سەلام و ڕەحمەتی خوای پەروەردگاتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوە لە ئەڵلقەیەکی تازە بە ئێوەی بەڕێز و خۆشەویست گەیشتنەوە لە خوێندنەوەی کتێبی بگا بە کاروانی ساڵحان لە بەشی سێمی کتێبەکە گەیشتن بە خاڵی سێم ساڵحان لە ئاگری دۆزەخ زۆر ترساون. برای مسوڵمانم ئەگەر خوای عەزەوەجەللە بە تەنها دۆزەخی دروست بکردایە و بەهشتی بۆ ئامادە نەکردایەتە و بەڵکو هەر کەسێ کردەوەی خراپی بکردایە بکرا ناو ئاگر و هەر کەسێ چاکەکار بواە زیندوو نەکرایەتەوە هەر ئەوە بەس بوو کە پەندی لێوەربگرین و ڕێگای چاکە و خێرمان بگرتایە کە خوای ئەرز و ئاسمانەکان داوامان لێ دەکات کە خۆمان و ماڵ و منداڵمان لەو ئاگرە بپارێزین چونکە کۆمەڵێ فریشتەی بەسەرەوەیە زۆر تند و تیژن و بەهێزیشن یەک سەرپێچی خوا ناکەن و هەرچیان پێبوترێت جێبەجێی دەکەن و نەگریان و باوکە ڕۆی جەهنەمیەکان دڵیان نرم دەکات و نەزۆری خەڵکەکەی ناو ئاگرمان دیان دەکات و نە لەبەر ئەم و ئەو فەرمانی خوا دەشکێن و نە واسیتە و بەرتیلیش وەدەگرن. ئەبێ چ هۆڵێک بێ وا ئەوەندە گەورە و فراوانە، جێگەی سەدان و هەزاران ملیار کەس دەبێتەوە و لە دوای چوونە ژوورەوەی هەموو هەواداران و جەماوەرەکەی خۆی هێشتا هەر هەڵپەی دێ و برسیەتی بۆ جەستەی تر، پەنا بە تاقە خوا. بەوەی کە باسێکی ڕۆژی قیامەتمان بۆ دەکات ئەو کاتەی کە جەهنەمیەکان هەموو بە سزای ڕەوای خۆیان گەیشتن و مەحشەر کەسێکی تیانەما کە شایستەی ناو ئاگرەکە بێت لەو کاتەدا خی زەوی و ئاسمانەکان لە جەهنەم دەپرسێت ئایا پڕ بوویت ئیتر کەسی ترت ناوێ جەهنەمیش لە وەڵامدا دەڵێت هیتر ماوە ئەگەر ماوە بۆم بهێنن من هەرگیز پڕبوونم بۆ نییە. لە سوڕی فرقانیشدا خوای عەزەوەجل کۆمەڵێ مەرجی داناوە بۆ قبولبوون لە کاروانی مبارەکی ئیباد و ڕەحماندا کە ئەوانیش بەشێکن لە کاروانە مەزنەکەی ساڵحان و یەکێ لەو مەرجانە ئەوەیە کە بەردەوام لەو سزایە ناڕەحەتە دەترسن کە خوای گەورە لە دۆزەخدا ئامادەی کردووە بۆ سەرپێچی کار و گونەهباران و هەردەم داوا لە خوای خۆیان دەکەن کە بیان پارێزێت و واتە، یەکێ لە سیفاتەکانی عیباد الرحمن خوا بمانکات بە یەکێ لەوان، ئەوە هەمیشە لە ئاگری دۆزەخ زیڕڕەیان کردووە و بەردەوام لێی دەترسن و دەڵێن، ئەی پەروەردگارمان، لە سزای سەختی جەهەنەم بمان پارێزە، چونکە بەڕاستی سزایەکی زۆر سەختە و خوێن و ئێسقانی ئێمە بەرگەی کڵپەیەکی ناگرێت. برای مسلمانم خۆشکی باوەڕدارم ویل بۆ ئێمە ئەگەر ئەو سزا سەختەمان لەبیر بچێت کە ئەوەندە ناڕەحەتە خەڵکی ئاواتی ناڕەحەتترین سزای دنیا دەخوازن کە مردنە و لە مالیک دەپارێنەوە و دەڵێن ڕجات لێ دەکەین تکات لێ دەکەین داوا لە پەروەردگارت بکە کە ڕەحممان پێ بکات بەوەی بێکجاری بمان کوژێت و لە سزای بەردەوام و نوێبوونەوە ڕزگارمان بکات خی پەروەردگار لە قورآانە پیرۆزەکەی لەسەر زاری جەهنەمیەکان دەفەرمێت وەنادە و یاماری کولی قوڵی عليهینا ڕبووک واتە جەهنەمیەکان ئەوەندەوە ڕەس و بێتاقەت دەبن لە ناو سزا سەختەکاندا تاوایان لێدێ لە مالیک کە سەرپەرشتیاری دۆزەخە دەپارێنەوە کە داوا لەخوا بکات بیان کوژێت ئەی خوایە بمان پارێزە لەو ئاگرەی کە بەردەوام خواردن و خەوتیایدا سزا و ئەشکەنجەیە و هیچ ساتێک نییە کە ئۆفیان هەبێت یان بۆنێکی وا کە ڕۆژێ یان ساتێ سزای تێدا بوەستێت نەک هەر ئەوەندە بەڵکو زانستی ئەم ڕۆمان ئەو مجیزە و قورآانی ئاشکرا کردووە کە بە تەنها پێست هەست بە ئاسزا و ئێش دەکات و ئەگەر پێست سوتاو نەما ئیتر سزاکان ئاسایی دەبن لە لای مرۆڤ و لەگەڵیاندا ڕادێت بزانین خی گەورە بۆ ئەم مەسلەیە چی دەکات خی پەروەردگار لە قورآانە پیرۆزەکەیدا دەفەرمێت إن الذين كفروا بآياتنا سوف نصليهم نارا واتە، هەر کاتێ پێستەی جەهەننەمییەکان دەسووتێت و ڕەق دەبێت، خێرا ئێمە پێستی تازەیان دەکەینەوە بە بەردا، بۆی بەردەوام پێستیان هەبێت و سزا بچەژن و پەنا بە خوا. برای مرۆڤم، وەڵڵاهی ئێمە تەحەمولی ئەو ئاگرە ناکەین، دەی ئیتر بۆچی لێی نەترسین و بۆچی خۆمان لە گوناه نەپارێزین و واز لە سەرکەشی و سەرپێچی نەهێنین؟ سەی کە بزانە لە جزئی تەبارەکە خوای پەروەردگا چۆن وەسفێکی کاریگەری جەهنم دەکات کە جێگای خۆیەتی کاتێ دەدەیت بەلای فڕنی مریشک برژاندندا کە خۆشببختانە لە دەرەوەی دوکانەکانیانەوە دایان ناوە تا سەرنجمان ڕابکێشن و بیکڕین بەڵام بۆ من و تۆ بەسوودە و ئەگەر چەند چرکێک لە پاڵیدا بوەستین چۆن مریشکەکان دەسوڕێنە و دەبرژێن و چاورەکانیان تک تک دەکەوێتە خوارەوە سوڕەی المعاریج ئایەتی پازدە و شازدە و حەڤدە واتە خی گەورە وەسفی جەهنم دەکات و دەفەرموێت نەخێر ئەو ئاگرە زۆر سووتێنەرە و گۆشت و پێستی ڕوومەت دەبرژێنێ و دەیخاتە خوارەوە بانجی ئەو کەسانە دەکات کە لە دنیا سەرپێچی خویان کردووە و پشتیان لە ئیسلام هەڵکردووە پێغەمبەرە نازدارەکەشمان صلی اللە علیه وسلم لێک فەرموو دەدا کە لە دێڕێک زیاتر نییە بەڵام جەرگ و دڵ و هەناو دەردەهێنێ کیانی مرۆڤە درون زیندوەکان دەهەژێنێ و ساڵحانیش دەخاتە گریان پێغەمبەر صلی الله عليه وسلم دەربارەی چێشتخانەکەی ناو ئاگری جەهنم کە ناوی زەقومە و لە کێم و جەڕاحەت و خوێنا و چەوری جەهەنەمیکان خواردنیان بۆ دروست دەکەن و دەرخواردیان دەدەن و لەو بارەوە دەفەرمێت یەک تکە لە زەقوم تێکەڵی دەریاکانی دنیا ببێت هەموو ئاوەکانی سەر ڕووی زەوی بە کەڵکی خواردنەوە و بەکارهێنانی نامێنێ و ژیانی خەڵکەکە تێک دەچێت ئەی خوایە گیان ئەی خوایە گیان ئەو چێشتخانێ نەکەیتە نسیبمان و ماڵکاولی بۆ ئەو کەسەی سێژەمە زەقومی دەخوارد بدرێت پیاوانی مەزنی وەک حەسەنی بەسڕی ڕەحمەتی خوایان لێبێت لە ئاگری دۆزەخ ترساون و جار بەجار لە ناو خەڵکیدا گریانی هاتووە و خۆی پێنەگیراوە و بە هەموو خواناسی و کردەوە جوانیانەوە هێشتا هەرترساوە خی گەورە گرنگ نەبێت بەلایەوە فڕی بداتە ناو ئاگرەوە و ئەمە ژوانەیەکی مەزنە بۆ خوێندکارانی قوتابخانەی ساڵحان و وەرگتن لەو کاروانە مبارەکە. حەفسی کوڕی عمر دەڵێ ئیمام حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێت گریا لێیان پرسی بۆچی دەگریت فەرمووی ئەترسم سبینێ لە قیامەتدا خوا فڕێن بداتە ناو ئاگری جەهەنەم و گرنگ نەبم بەلایەوە ئەمەش پیاو ساڵحێکی ترە و مامۆستایەکی ترە بۆ ئێمەی تازە کاروانچیان کە ناوی دینار و عیارە ڕەحمەتی خوای لێبێت و شەوتا بەیانی شەو نوێژی کردووە و کەسی بەدایکی دەڵێ ئەترسم لە قیامەت دینار العیار ڕەحمەتی خوای لێبێت شەوتا بەیانی شەو نوێژی دەکرد تا بوو دایکی دڵی بۆی سوتا و بەهێمنی پێیوت کوڕی خۆم تۆزێ وچان بەخۆت بدا ئەویش سەری هەڵبڕی و بەلای دایکی و پێیوت وچانم ناوێ بۆ چیمە دایە گیان ئەڵێی لەبەر چاومە قیامەت هەستاوە و لەبەر چاومە هەموو خەڵکی پۆل پۆل بەرەو بەهەش دەبرێن و تەنها من نەبێت بەرەو ناو ئاگری جەهەن نەم دەبرێم ئەمەی وت و پاشان دەستی کردەوە بە گریان و خواناسی و قورآن خوێندنەکەی هەر ئەم گەورە ساڵحەی ئیسلامە کە ناوی دینارولعیارە ڕەحمەتی خوای لێ بێ هەر کە شەو دادەهات دەستی دەکرد بە گریان و هاوار و بەخۆی دەوت ئەی دینار ئایا تەحملی ئاگری جەهنم دەکەیت ئایا خۆت پێ ڕادەگیرێت دەی بە چ غیرەتێک و وێراوتە خوای بە دەسەڵات و جەبات و ڕەبکەیت ئەی خوشک و برای مسلمانم وەرن با پندێک وەربگرین لە گەنجێکی خواناسی کەم تەمەنەوە کە ئەوەندە لە ئاگری دۆزەخ ترساوە بەیعەت بە پێغەمبەری خوا نادات و ئەوەش بە هەل دەزانێت تا پێغەمبەر سەڵ الله عليه وسلم دوعای بۆ بکات کە خوا لە ئاگری دۆزەخ بیپارێزێت عەبدوڵڵای کوڕی عەباس خوا لێ ڕازی بێت دەفەرموێت، وەفدێکی عەڕەب هاتن بۆ لای پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم تا بەیعەتی پێ بدەن، یەک گەنجیان تیا بوو وتی بە پیرەکان، ئێوە بڕۆن بەیعەتی پێ بدەن من ئاگام لە شتەکانتان دەبێت. و ئەوانیش ڕۆیشتن و بەیعەتیان پێدا و پاشان گەنجەکەش هات شان بە شانی پێغەمبەری خوای گرت و پێی وت، ئەی پێغەمبەری خوا لە ئاگری دۆزەخ بمان پارێزە و هۆزەکەیشی وتیان کوڕەکە واز لە پێغەمبەر بێنە ئەوی وتی سوێن بەو کەسەی نادویەتی بە پێغەمبەر بەری نادەم تا لە ئاگری دۆزەخ نەم پارێزێت لەو کاتەدا جبریل سەلامی خوای لێبێ هات فەرمووی ئەی محەممەد پەنای بگرە لە ئاگر چونکە خوای گەورە پەنای داوە لە ئاگر پێغەمبەر صلی اللە علیه وسلم زۆر جار هاوەڵە بەڕێزەکانی خۆی لە ترسناکی و ناهەمواری ئاگری دۆزەخ ئاگادار دەکردەوە و دەیترساندن لێی و داوای لێ دەکردن کە بەخێرکردن و کردەوەی جوان خۆتانی لێ بپارێزن و لەم ڕووداوی عەدی کوڕی حاتم دەیگێڕێتەوە ورد بەرەوە و خێری زۆر بکە و گوێ بگرە عەدی کوڕی حاتەمی تەیی خوای لێ ڕازی بێت دەگێڕێتەوە کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ڕووی تێکردین و فەرمووی خۆتان لە ئاگری جەهنم بپارێزن ڕووی وەرچەرخاند و ئەمجارەش فەرمووی خۆتان لە ئاگر بپارێزن پاشان پشتی هەڵکرد و ڕەنجی گۆڕا سێ کەڕەت تاوام لێهات کە بڵێم بە چاوی سەیری ئاگرەکە دەکات پاشان فەرمووی خۆتان لە ئاگر بپارێزن با بە بەخشینی لەتە خورمایەکیش بێت ئەگەر ئەوەشتان لەدەست نەبوو باوتێکی جوان و قسێکی خۆش کە دڵی مسلمانێکی پێخۆش بکەن خوشک و برایانم بۆی دڵمان نەرم بێت و ترسی ئاگری دۆزەخی تێبکەوێت و نەوێرین گوناه و خراپە بکەین باشوایە لەبەر ئەوەی بەنیازیت کاروانی ساڵحان بگریتە بەر جاربەجار سەردانی ئاسنگەرە کوردەکارەکان بکە یان کاتێ دەچیت بۆ نانەوە نان بکڕیت داوای یارمەتی بکە لە ناناوانچیەکە و بڕۆ ژوورەوە بۆ ماوەی دوو تا سێ چرکە سەیری ناو تەنورەکە بکە بزانە چۆن ئاسن و بەردی سوور کردوتەوە ئەوجا بەخۆت بڵێ قڕ بەسەری من کە ئاگرێکی ئاوە چاوەڕوانم دەکات لە قیامەت زانای خواناس ئەعمەش دەڵێ، پیاو چاک و خواناسی مەزن، ڕەبیئی کوڕی خەیثەم، ڕەحمەتی خوای لێ بێ، جارێکیان لە ناو بازاڕی ئاسنگەرەکانەوە تێپەڕی و هەر کە چاوی کەوت بە کوورەی ئاسنگەرێک کە هەموو ئاسنەکان سوور بوونەوە، لە هۆش خۆی چوو، کەوتە زەویەکەوە. منیش کە ئەو ڕووداوە زۆر کاری تێ کردم و ویستم چاو لەو خواناسە گەورەیە بکەم و ڕۆیشتم بۆ ناو ئاسنگەرەکان تا سەیری کوورەکەیان بکەم و کەمێ لە هۆش خۆم بچم. بەڵێ سەیرم کرد، بەڵام هەستم کرد زۆر ئاساییم و هیچم لێ نەهات و ئیتر زانیم من ئەو پیاوە نیم و خێرم تیا نییە. ئێمە کە سەرەتاین و دەمانەوێت لە سفرەوە دەست پێ بکەین و بە گەڕانەوە بۆ لای خوا و گرتنەبەری کاروانی ساڵحان، بۆیە ئاساییە کە یەک جار و دەیان جار سەیری تەنوور بکەین لە هۆش خۆمان ناچین. بەڵام بە لەوە خوارتریش ڕازین کە ئاگرە سەختەکەی پەروەردگارمان بیر بخاتەوە و لە گوناهکردن بمانگێڕێتەوە، هەر باشە چونکە ساڵحان پشتێنی ڕەشیان بڕیوە و قۆناغێکیان بڕیوە و من و تۆ نابین بە زانا و خواناسی ئیسلام عەتائی سەلەمی ڕەحمەتی خوای لێ بێت و من و تۆ هێشتا پشتێنی سپیمان نەبەستووە بۆیە هێشتا لە قۆناغی پرۆڤەداین عەلائی کوڕی محەممەد دەڵێ جارێکیان چوون بۆ ماڵی مامۆستا عەتائی سولەیمی ڕەحمەتی خوای لێ بێت لە هۆش خۆی چوو بوو ڕاکشا بوو وتم بە خێزانەکەی کە دایکی جەعفەریان پێدەگوت ئەمە خێرە مامۆستا عەتا چییەتی ئەویش وتی ژنی دراوسێکەمان تەنووری گەرم کرد و عەتا سەیرێکی کرد و پاشان ئاوای بەسەر هات و لە هۆش خۆی چوو ترسناکترین سزا ئەوەیە کەسێک بە ئاگر بسووتێنی چونکە هەموو بەشەکانی لەش هەست بە ئێشەکەی دەکەن و ماوەی گیان دەرچوونیشی دوور و درێژە و مرۆڤی سووتاو بە ئاسانی گیانی دەرناچێت بۆی خوای گەورە حەڕامی کردووە لەسەرمان کە بە ئاگر سزای هیچ کەس یان گیان لەبەرێک بدەین و ئەو سزایی تایبەت کردووە بە خۆیەوە و وەک سزای شاهانەی لێهاتوە و پێغەمبەرمان صلی الله عليه وسلم لەم بارەیەوە فەرمیەتی بۆ هیچ کەسێک نییە سزای تاوانبارێک بدات بە ئاگر بیسووتێنێ و بۆ کەسیش نییە بەهۆی سووتاندنەوە کەسێ بکوژێت با شایستەی کوشتنیش بێت ئەو کەسە ئەمەش لەبەرەوەی براکانم سووتاندن ناخۆشترین و بە ئێشترین سزایە دەی موسڵمانیش فەرمانی پێدراوە کە ئەگەر کەسێکی کوشت یان گیان لەبەرێکی سەربڕی با بە جوانترین شێوە و بە کەمترین ئێش ئەو کارە ئەنجام بدات هەروەکو دەفەرمێ ئیدا قلتم فەحسین و قەتەلە وئیدا ذبحتم فەحسین و ذبحە ئێمە کە بەنیازین خۆمان و خێزان و ماڵ و منداڵمان بکەونە سەرسکەی کاروانی ساڵحان و بە پیاوچاکی و ڕەوشبەرزی و دەست و دڵ و دەروون پاکیەوە بژین، دەبێت خۆمان پێش منداڵەکانمان و خزم و کەس و دراوسێکانمان ترسی تەواوی ئاگری دۆزەخ و سزای پڕ لە ئێش و ڕیسواکەر و سەختی پەروەردگار لە دڵماندا بچەقێت ئەوجا خەڵکی لێ بترسێنین. ئەوە بۆچی تۆ بە منداڵەکەت دەڵێیت مەگەر نێتەوە دەبێت ئەوەندەت لێ بدەم هەموو گیانت بشکێنم ئەو منداڵەش هەر لەو کاتەوە دەست دەکات بە گریان و باوکەڕۆ ئەمە چییە واللهی باوکم بە نیازە لێم بدات چونکە بێ پرسی ئەو چومەتە کۆڵان ئەشزانم قسەی خۆی دەباتە سەر ئەی بۆچی من و تۆش هەر لە ئێستەوە خەممان نێت و نەگرین و تسمان دامان نەگرێت کە خوای هەموو کەون و کائینات هەڕەشەی لێدانێکی سەختمان لێ دەکات کە زیندانی کردنە لە ژووری پڕ لە ئاگردا و خواردنی ئاگر و خواردنەوەی ئاگر من و تۆ ئەگەر بگرین بۆ خۆمان باشە ئەگینا خوا هیچ سوودی لێ نابینێ و خوای گەورەش سەدان و هەزاران وەک شێخ یەزیدی کوڕی مرسەد هەیە و بەردەوام لە ترسی سزای ئاگری جەهەنەم فرمێسک وشک نابێتەوە لە چاوەکانیان و هەردەم دەگرین. عەبدولڕەحمانی کوڕی یەزیدی کوڕی جابر دەڵێ، لە یەزیدی کوڕی مەرسەدم پرسی ڕەحمەتی خوای لێ بێت، ئەمە چییە؟ دەبینم چاوەکانت بەردەوام فرمێسکیان لێ دێ و وشک ناکات. ئەویش فەرمووی، بۆچی دەپرسیت؟ وتم بەڵکو خوای تەعالا سوودێکم پێ بگەیەنێت. فەرمووی خوای گەورە هەڕەشەی لێ کردووم، ئەگەر سەرپێچیی فەرمانەکانی بکەم لەناو ئاگردا زیندانم دەکات. دەی سوێند بەخوا ئەو هەڕەشەی لێ بکردمایە کە لە ناو حەمامێکیشدا زیندانیم بکات جێگای خۆی بوو کە بەردەوام بگری ئامایە و چاوەکانم فرمێسکیان لێ نەبڕایە ئاونی کوڕی عبدوڵای ژوانەیەکی گرنگ پێشکەشی ترسنۆکان دەکات ئەوانەی کە لە ئاگری جەهنم دەترسن هەر کاتێ لە ترسی خوا ڕۆژی دوایی و سزای جەهنم گریانی هاتبێ جوان جوان بە فرمێسکەکانی دەموچاوی خۆی پێسڕیوە ئەمە لەبەرچی با گوێ لە خۆی بگرین و وەڵاممان بداتەوە ئەبی معشەر دەڵێ ئاونی کوڕی عبدوڵام بینی لێچێ لە کۆڕە ئیمانیەکانی ئەبی حازمدا دەگریا و بە فرمێسکەکانی خۆی دەموچاوی خۆی دەسڕی لەو بارەیەوە پرسیاریان لێکرد و ئەویش فەرمووی پێم گەیشتووە کە فرمێسکی مرۆڤ بەری هەر بەشێشی لەش بکەوێت خی گەورە ئەو جێگا لە ئاگری دۆزەخ دەپارێزێت چونکە لە ترسی پەروەردگار و ترسی جەهەنەم گریاوە ئەگەر حەزت لە شتێک کرد و دەستت کەوت سوپاسی خوای مهرەبانی لەسەر بکە ئەوە دیاد بکەوێتەوە کە دۆزەخیەکان پەنا بەخوا هەرچی شتێک حەزی لێ بکەن و دڵیان بۆی لێبدات لێیان دەشارنەوە ئبن عمەریش لە کاتی هاتنەدی حەزەکانیاندا دەستی دەکرد بە گریان ئاخۆ بۆچی دەگریا سەمیری ڕیاحی لە باوکیەوە دەگێڕێتەوە دەڵێ عەبدوڵای کوڕی عومەری کوڕی خەتاب خواری ڕازی بێت جارێکیان ئاوی ساردی خواردەوە دەستی کرد بە گریان و گریانێکی بەکوڵ لیان پرسی هۆی گریانەکە چییە؟ فەرمووی ئاەتێکم لە کتێبەکەی خوا ئەزەوەجل یادکەوتەوە کە دەفەرمێت وحیل بینهم و بین ما یشتهون واتە ئارەزوو حەزەکانیان دەخرێتە ژێر پێ و جێبەجێ ناکرێت بۆیان و دەی من زانیومە کە جەهەننەمیەکان هیچ شتێکیان حەز نیە بە ئەندازەی ئاوی سارد سەهۆڵا و خوای پەروەردگار دەفەرمێت بە بەهەشتەکان دەڵێن تکاتان لێ دەکەین کەمێ لەو ئاوە سازگاری لەلاتانە بیبەخشن پێمان یان لەو خواردنانەی کە خوا پێی بەخشیون وەرن یاران ئەی شەیدایانی کاروانەکەمان کە کاروانی ساڵحانە ورن لە لای خوشکێکی مسلمان یەکێ لە ئافرەتە پێشەواکانی کاروانەکە وانەیەکی ترسان لە سزای جەرگ بڕی پەروەردگار بخوێنین و ئەو ساتەتان بیبێتەوە کە خی ئەرز و ئاسمانەکان حکمی زیندانی ئەبدیان لەناو ئاگردا دەدات بەسەردا پەنامان بەخوا فەرمونون لەگەڵ ئوم هاڕووندا بن. ئەحمەدی کوڕی ئەبی حەواری دەڵێ ئوم هاڕون ڕەحمەتی خوای لێ بێت لە لادەکەی خۆیانەوە بەرەو شوێنە تایبەتیەکەی خۆی کە بۆ خواناسی تایبەتی کردبوو دەڕۆیشت لە ڕێگا چاوی کەوت بە چەند منداڵێک یاریان دەکرد یەکێکیان بە یەکێکی تریانی وت خودوە واتە بیگرن تەنها بە بیستنیە مشەیە بیگرن ئوم هاڕون کەوتە سەر زەویەکە و سەری دای بە بەردێکدا و سەری شکا و خوێنی سەری لەسەر پۆشەکەیەوە دایدا چونکە ئەو ئاەتەی هاتەوە بیر کە خی ئەزدەوەجل بە مەلایکەتەکانی دەفەرمێت بیگرن و بیبن زنجیری کەن و فڕی بدەنە ناو ئاگری دۆزەخەوە و دەفەرمێت خذوه فغلوه ثم الجحیم صلوه براکانم توخوا با لەو ئاگرە بترسین کە لە ڕۆژێکدا حەفتا هزار جار بەدەم سووتانەوە دەمان بژێنێت و دەمان خوات بەخوا مەشهدێکی ترسناکە و کاریگەرە بۆ دڵێک پەردەکەی لەسەر دڵی خۆی لادابێت باگوێ بگرین بۆ پیاوە ساڵحە ناودارەکەی بەسڕە و لەم بارەیە دیمەنێکی ترسناک نەقل دەکات ئیمامی بەیهەقی ڕەحمەتی خوای لێبێت دەفەرمێت لە باسی زیندووبوونەوەدا باسمان کردووە لە حەسەنی بەسری و ڕەحمەتی خوای لێبێت هێناومانە کە دەربارەی ئاتی کولەما نەبیجەت جلودهم بدلناهم جلودا غیرها دەفەرمێت واتە ئاگر لە هەموو ڕۆژێکدا حەفتا هزار جار دەیان برژێنێت و پاشان دەیانخات و هەر جارێکیش دەیانخوات پێیان دەوترێت و خۆتانتان لێبێتەوە خێراوە خۆیانیان لێدێتەوە ئەگەر بەم لە شوو جەسەی ئێستاشمانەوە بمانخانە ئاگری دۆزەخ پەنا بەخوا ئێش و ئازارمان لە ڕادەبەدە دەبێت بەڵام بەوەوە ناوەستن جەستەمان گەورە دەکەن بۆی زیاتر و جوانتر سزاکان بچەژین و ئێشەی زیاترمان پێبگات دەی با پێکەوە ئەم فەرمودەی بخوێنینەوە و گوێ لێ ڕاگرین مچڕچێک بەلجیانماندا بێت بەکۆمە ببێتە هۆی ئەوەی شانی ناو کاروانە مبارەکەکەمان بکات ئیمان بەی هەقی لە مقدامەوە ئەویش لە پێغەمبەری خواوە صلى الله عليه وسلم دەگێڕێتەوە کە دەربارەی جەستەی بێباوەڕ لە ناو ئاگری دۆزەخدا دەفەرموێت، لەشیان ئەوەندە زەبەلاح دەکرێت کە پێستیان دەبێتە بیست گەز و یەک ددانیشیان بە ئەندازەی چێوی ئوحود گەورە دەکرێت. زمانیشیان درێژ دەبێت ئەوانەی لە دنیا دەربارەی خوا و پێغەمبەر بێ حورمەتانە زمان درێژیان کردووە و بێباوەڕ بوون بابزانین چەند دێ درێژ دەبێتەوە عبدوڵای کوڕی ئاجلانی محاریبی لە عبدوڵای کوڕی عمەرەوە دەگێڕێتەوە کە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرموویەتی زمانی کافر لەناو ئاگری جەهەنەمدا بە ئەندازەی دوو فەرسەخ فەرسەخ نزیکە پێ تا شش کیلومتر دەکات درێژ دەبێتەوە تاوای لێدێت خەڵکی بەسەریدا تێدەپەڕن و دێن و دەچن خوشک و برایەکانم با مەسلەکە بە سوک نەگرین چونکە مەسەلەکە زۆر لەوە گەورەترە کە ئێمە بیری لێ دەکەینەوە ئاگری دۆزەخ زۆر زۆر قوڵە و بێبنە من و تۆ لە دەریای ئاویشدا ناوێرین مەلە بکەین ئاڵین قوڵە ئەگەر ڕۆژێک بچین بۆ مەلاوانگەیەک تا چەند جار نەپرسین لە خاوەنەکەی چەند مەتر قوڵە ناوێرین خۆمانی تێفڕێ بدەین ئەمە بۆ ئاو ئەی هاوار ئەگەر ئاگر بێت ئەبو هوڕیرە خوا لێ ڕازی بێت دەڵێت لەتەک پێغەمبەری خوادا بووین صلی اللە علیه وسلم بۆ جێک دەڕۆیشتین لە ڕێگا دەنگێک هاتە بەرگوێمان و پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی ئەزانن ئەم دەنگە چی بوو ئێمە ژووتمان خوا و پێغەمبەرەکەی دەزانن فەرمووی ئەمە بەردێک بوو حەفتا ساڵ لەمەوبەر فرێدراوەتە ناو ئاگری دۆزەخ ئێستا گەیشتە بنەکەی و ئێوەش گوێتان لە دەنجی کێشان بە بنەکەیدا بوو ئەبێ بە جۆرێک لە سزای سەختی جەهنم بترسین کاگەر خەڵکی بمان بینێ بڵێ ئاڵێ بە چاوی خۆی کڵپە و گەرمای سەختی جەهنەمی بینیوە ئەگەر توانیمان وا لە خۆمان بکەین ئەوە دەرونیشمان بێزی دێتەوە لە گوناهکردن و ئەگەر وەک ئەبوو داود حەفریمان لێهات بە دڵنیایی و لە زانکۆی ساڵحاندا ناونووس کراوین ابن عبدویە کە پیاوێکی فارسی و دەڵێ جارێ گوێم لە عباسی دووری بوو دەیوت، ئەبو داودی حەفری ڕەحمەتی خوای لێ بێت قسەی بۆ دەکردین و ئەگەر بتبینیایە وات دەزانی ئەم پیاوە لەناو ئاگری دۆزەخەوە گەڕاوەتەوە بۆ دنیا و هەموو جۆرە سزاکانی ناوی بە چاوی خۆی دیوە ئەوەندە لێی دەترسا. ئێش و ئازار و سزاکانی ناو ئاگری دۆزەخ ئەوەندە ترسناکن کە مرۆڤ ئاواتەخوازە خوای گەورە نەیخاتە ناویەوە ئیتر گرنگ نییە بەهەشتی بەرینی پێ بدات یان نا. ساڵحان لە ترسی ئاگری دۆزەخ خۆشی و کامەرانی ناو بەهەشتیان لەبیر نەماوە و هەر خەمی ئەو سزا سەختەیانە، عەوامی کوڕی عەفشەب، دەڵێ ئیبن ئەبی هەذیر ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، بەڕاستی ئاگری دۆزەخ ژیرمەندانی وا ترساندووە کە نایانپەرژێنێت داوای بەهەشت و باسی بەهەشت بکەن، عەلی کوڕی حوسەینی کوڕی عەلی کوڕی ئەبو تاڵیب خوا لێی ڕازی بێت، خوا لە خۆی و باوک و باپیریشی ڕازی بێت، لە کاتی ئاگرکەوتنەوەشدا هەر خەیاڵی لە لای ئاگرەکەی قیامەت بوو، هاواریان کردووە ئاگر، ئاگر، ئەی نەوەی پێغەمبەری خوا ئاگر کەوتەوە، ئەبی نوحی ئەنساری دەڵێ ئاگرێ کەوتەوە لەو خانوەدا کە عەلی کوڕی حوسەینی تێدا میوان بوو لە نوێژدا بوو سەری لە سوزدەدا بوو هاواریان کرد ئەی نەوەی پێغەمبەری خوا ئاگر ئاگر ئەی نەوەی پێغەمبەری خوا ئاگر ئاگر ئەو هەر لە نوێژەکەی خۆیدا بوو سەری هەڵنەبری تا ئاگرەکەیان کوژاندەوە دواتر کە لێ بیۆلیان پرسی قوربان چی شتێک خەیاڵی لە لای ئاگرەکە نەهێشتی ئەویش فەرمووی ئەوەی ئەماگری لە بیردانهێشتم ئاگرەکەی گەورە بوو ئاگرەکەی ڕۆژی قیامەت سەرمەشقە مەزنەکەی ئیسلام پێغەمبەری خوا صلی الله عليه وسلم زۆر لە ئاگری دۆزەخ ترساوە چونکە خۆیشی بە چاوی خۆی لە شەوی میعرازدا ئەو سزا سەختەی بینیوە بۆی زۆر جار حەزی دەکرد هاوڵانی مەزنی لێ بترسێنێت و هەوڵدەن بەکردەوەی جوان و ماڵ بەخشین و قسەی شیرین و هەنجوینی خۆیانی لێ پارێزن و هەژارترین کەسیان لەو پێناوەدا ماڵ ببەخشێت و نەڵێ پارەم نییە خۆ هەموو کەسێ لەتێ خورما وتەی شیرینی پێیە. عەبدی کوڕی حاتەمی تەیی خواری ڕازی بێت دەڵێی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی لە ئاگری دۆزەخ بترسن و لای کردەوە بۆ ئەو لاو پاشان فەرمووی لە ئاگری دۆزەخ بترسن پاشان پشتی هەڵکرد و ڕەنگی گۆڕا تا سێ جار ئەم وسەتەی دووبارە کردەوە و پاشان گوتی لە ئاگری دۆزەخ بترسن با ببەخشینی لەتە خورمایەکیش بێ واگەر ئەوەشتان نەبوو قسەی چاک بکەن و قسەی خۆشیش لە دەمدان دەربێ خوشکان و برایان وەرن با پێکەوە لە ئاگری دۆزەخ بترسین بەخوا کوڕی نا کچی نا ترسان لەو ئاگرە جێگەی شانازیە عیب نییە و کەمی نییە ئێمە لە مار دەترسین مار لە وەرگەڕانی سیارەکانمان دەترسین لە برینی موچە دەترسین لە پۆلیس و ئاسایش دەترسین لە زەرری بازرگانی دەترسین لە کارەبا گرتن دەترسین لە ئاوی دەریا دەترسین لە نەخۆشی ئەنفلۆزا دەترسین بەبێ ئەوەی جارێ تاقیمان کردبێتەوە بە بەوەی کەس ترساندی بینی لێی بەبێ ئەوەی لەبەر هیچ کەس و بۆڕیا لێیان بترسین دەی تخوا یارانم ترسان لە ئاگری دۆزەخ جێگای خۆی نییە حەق نییە لێی بترسین کە پێغەمبەرێک ترساندویەتی لێی لە ژیانیدا ئەوەندەی گردیلێک درۆی لە نێبینراوە ئیتر بۆ باوەڕ ناکەی ئیتر بۆ ناترسی دەی سەیری ئەم فەرموودەیە کورتە بکە و کەمێ بترسە واللهی بۆ هەردوو دنیا قازانجتە عەبدوڵای کوڕی مەسعود خوا لێی ڕازی بێت کە یەکێکە لە عەبدوڵا مەزنەکانی ئیسلام دەفەرموێت پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرموویەتی لە ڕۆژی قیامەتدا جەهەنەم دەهێنن کە حەفتا هەزار قوڵپی هەیە و هەر قوڵپێکیش حەفتا هەزار مەلایکەت هەڵیان گرتووە جا بزانە چەندان ملیۆن مەلائیکەت دەستەکانیان گرتووە ئەگینا ئەوەندە توڕەیە لە خەڵکی سەرکەش و تاوانبار خەریکە خۆی دەکێشێ بەسەر خەڵکا و وەستاوەکەی ڕۆژی مەحشەردا پیاوچاک و پیاوساڵحی ئیسلام حەمزەت و زیاد ڕەحمەتی خوای لێبێ خەوێکی خۆش دەبینێ و لە خەودا خوای ئەزەوەجل دەبینێ و ئەویش ڕێگای خۆی پاراستنی لە ئاگر و سزای سەختی جەهنم پێنیشاندا و ئێمەش چاوەڕوانین هەمان وانەی لێوەربگرین یەکێ لە ساڵحان بە ناوی حەمزەی کوڕی عمارەی زیاتەوە لە خەودا خوای پەروەردگاری بینی کە پێی وتبوو ئەی حەمزە سوێن بە گەورەیی دەسەڵاتی خۆم، زمانێک قورئان بخوێنێت بە ئاگری جەهەنەم سزای نادەم، دڵێکیش لێی تێگەیشتبێت و لێی ورد ببێتەوە و گوێیەکیش گوێی بۆ گرتبێت و چاوێکیش سەیری ئایەتەکانی کردبێت، حەمزە دەڵێ منیش وتم پاک و بێگەردی بۆ تۆ، پاک و بێگەردی بۆ تۆ، خوایە بمان پارێزە لەو ئاگرەی کە پێغەمبەری ڕاستگۆ صلی اللە علیه وسلم هەواڵی پێداوین کە سووکترین سزا لەناو دۆزەخدا سەختترین سزای دنیایە کە تا ئێستا زانستی نوێت نەیتوانیوێت زووتی پێڵاوی ئاگرین دروست بکات کە پێش ئەوەی قاچی بسووتێنێت مێشکی بکوڵێنێت خوا ڕەحممان پێ بکە و لەو سزا بمان پارێزە نعمانی کوڕی بەشیر خالی ڕازی بێت کە یەکێکە لە هاوڵە بەڕێزەکانی پێغەمبەر سەڵ الله عليه وسلم و فەرموودەی لێ جێراوەتەوە دەفەرمێ سویکترین سزای ناو ئاگری جەهنم لە ڕۆژی قیامەتدا ئەوێ پیاوێک دەهێن و دوو پشکۆ دەخەنە ژێر پێی ئەوەندە بئێشە لە پێ لە پێشدا مێشکیشی دەکوڵێنێ و خۆیشی وا ئەزانێ کەس نییە سزاکەی لە سزای ئەو قۆرستر بێت پەنامان بە تۆ ئەی پەروەردگار کەچی سزاکەی سوکترین سزایە ئەی خوشکی ساڵیحم ئەی برای ساڵحم بە هەوڵدێن لە هاوەڵانی پەروەردگار بین ئەزانی لە ڕۆژی قیامەتدا پەروەردگار هاوەڵی هەیە خۆشبەختی بۆ ئەو کەسەی پێشبڕکێ دەکات لە شەڕەفمەندبوون بە هاوڕێتی خوا و دوورکەوتنەوە لە هاوەڵانی جەهەنەم اصحاب السعیر، ئەبی عەوام دەگێڕێتەوە لە کەعبەوە کە فەرموویەتی لە ڕۆژی قیامەتدا جەهەننەم دەهێنن بۆ ناو سەحەی مەحشەر و وەک بەزی تواوەی بنی تاوە وایە و ئیتر کاتێ جەهەننەمیەکان دیاری کران و جیا کرانەوە لە خەڵکەکەی تری خوای عەززەوەجەل دەفەرموێت ئەی جەهەننەم ئادەی هاوڕێکانت بەرە لەگەڵ خۆت و هاوڕێکانی خۆمم بۆ بەجێ بهێڵە دەڵێ دواتر هاوەڵانی جەهەنەم دەبرێن بە ناخی زەویدا پەنا بەخوا ئەی خوشک و برایانم ئەزانن ئەگەر ترسان لە ئاگری جەهەنەمتان تیا بێت خەڵکی لە دوورەوە هەستی پێ دەکەن و بە گوڕ و تینێکی گەورەترەوە دێن بۆ لاتان و گوێتان لێ دەگرن حەفسی کوڕی عەبدولڕەحمان دەڵێ چوومە خزمەتی مسعیری کوڕی کودام ڕەحمەتی خوای لێ بێت بۆی ئامۆژگاری و قسەی خێرم بۆ بکات قسەی بۆ کردم بەڵام بە شێوازێک وە بڵێ لەسەر قەراغی گۆڕێکەوە دایداهێڵنە خوارەوە بۆ ناوی یان ئەڵێی کەسێکە کە لە لێواری جەهەنەمدا دانراوە و خەریکن فڕێی دەدەنە ناو ئاگرەکەوە خوشکێکی تری سەر مەشقی ئەم کاروانەمان ناوی ئامینەی کوچی مڕیعە ڕەحمەتی خوای لێ بێت هەر کاتێ باسی ئاگری جەهەنەم بکرایە لە لای خێرا دەستی دەکرد بە گریان و دەیوت ڕیباحی کوڕی جەڕاح دەڵێ ئامینەی کچی مڕیح لەو کەسانە بوو کە زۆر دەترسا لە ئاگری جەهەنەم هەر کاتێ باسی ئاگری جەهەنەم و دانیشتوانی بکرایە دەستی دەکرد بە گریان و خەڵکەکەشی دەکردە گریان و دەیفەرموو دەخرێنە ناو ئاگرەوە خواردنیان ئاگرە خواردنەوەیان ئاگرە و ژیانیان لە ناو ئاگردایە پاشان دەستی دەکردەوە بە گریان برا خوشکانی کاروانچیم هەموو کاتەکان بە هەل بزانە و بە هەموو هۆکارێک هەوڵ بدە لە ئاگری سەختی دۆزەخ بە دوور بیت و هۆکارێکی دوعا و پارانەوەی ساڵحان و خواناسانە بۆت لە ناو پازدا یان لە سەرەی نانەوایەکدا یان لە سەردانی نەخۆشێکدا یان لە بازاڕدا یان لە هەر کوێ گەیشتی بێچە لە ساڵحان خێرا تاکە داواکاری لێی ئەوە بێت کە لە خوا بپاڕێتەوە بۆت کە لە ئاگری دۆزەخ بتپارێزێت و داوای دوعای تری لێ مەکە کە پێویست ناکات جعفری کوری محەممەد کە هاوڕێی بەشری کوڕی حاریثە و دەڵێ کاتێ بشر نەخۆش کەوت ئامینە ڕمیلیا لە شاری ڕەملەوە هات بۆ سەردانی و لەو کاتەدا کە ئەو لەوێ بوو ئیمام ئەحمەدی کوڕی حەنبەلیش هات بۆ سەردانی و لەوێ وتی ئەم خوشکە کێیە بشریش وتی ئەمە ئامینەی ڕەملییە و کاتێ زانیویەتی من نەخۆشم لە ڕەملەوە بەڕێ کەوتا سەردانم بکات ئەحمەد وتی دەی داوای لێ بکە با دوعای خێرمان بۆ بکات ئامینەش دەستی بەرز کردەوە بۆ لای خوا و فەرمووی ئەی پەروەردگارم یان باوکم لە خواناسی و بەندایەتیدا بەڵکو خاتو عەبدە ڕەحمەتی خوای لێ بێت کە خوشکی گەورە پیاو ساڵحی ئیسلام ئەبو سولەیمانی دارانیە ڕەحمەتی خوای لێ بێت ئەبو سولەیمان دەڵێ ئەو خوشکەم زۆر زۆر لە ئاگری دۆزەخ دەترسا ئەبو سولەیمانی دارانی ڕەحمەتی خوای لێ بێت دەڵێ دیمەنێکی دۆزەخم بۆ عەبدەی خوشکم باس کرد شەو و ڕۆژێک بەبێ بڕانەوە هاواری کرد و پاشان بێدەنگ بوو لەو ڕۆژە بەدوا هەر کاتی باسی ئاگری دۆزەخم بکردایە هەمان هاواری دەکردەوە ڕاوی دەڵێ، لێم پرسی لە ترسی چی ئەو هاوارەی دەکرد، ئەویش فەرمووی، بە خەیاڵ خۆی وا دادەنا کە خراوەتە ئەو شوێنە و سزا دەدرێت. بەڕێزان و خۆشەویستان، خوشکان و برایانی بەڕێز و خۆشەویستم، بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان، تا ئەڵقەیەکی تر بە خوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایە ناکات، وەسەلام علیکم وەڕەحمەتوڵڵاهی وەبەڕەکاتوه.